بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه برا بەڕێزەکانم لە باسی زنجیرە باسەکانی ئەو موخالەفاتانەی کە برای بەڕێزی موسڵمانمان دەیکا کە احتیمالە بەهۆی ئەو مخالەفاتانەوە لە هەندێک لە بەشەکانی دین لە دین دەرچێتە دەرەوە لە هەندێکی لە دین ناچێتە دەرەوە بەزەبێ بە کەسێکی یان تاوانبار یان کەسێکی مبتدع بەڵام بە هەندێکی لە دین دەچێتە دەرەوە بەبێەوەی بەخۆشی بزانێ ئەمە زۆر گرنگە پێویستە ئاگامان لێی بێ ئەو موخالەفاتانەی ئەو سەرپێچیانەی کەوا لە ناو کۆمەڵگاکەمانە مسلمانان ئەیکەن ئەبێتە دوو بەشەوە بەشێک لەو سەرپێچیانە لەو مخالفاتانە ئینسان لە دین و ئیمان ئەباتە دەرەوە بەبێ ئەوەی کەسەکە ئاگاشی لە خۆی بێ ینی دێ بە ڕۆژوو دەبێ نوێژ دەکا حەج دەکا شەو نوێژ دەکا لەی لە تولقەدر بە ناخەوێ عیبادە دەکا کەچی ئەمەلەکەی هەمووی بەتاڵە لای خۆی تاالە ئەو زۆر خەتەرە شتێک ئاوها بێ یعنی ماڵوێران بووی یعنی ڕەنجەڕۆ بووی ئەمەشتان بەلاوە سیر نەبێ براکانم خی تاالە لە قورآانی پیرۆزە بۆمان بازەکە یانی وا ئەزانن کاری چاکیان کردو لە لای خۆیان وایە خۆیان لە هەموو کەس پێ مسلمانترە خۆیان لە هەموو کەس پێ شوێن کەوتەی دینی خی تەعاالایە کەچی واش نییە لە لای خی تەعاالە ئیمامی ابن جریر بازەکە فەرمێ ڕحمەتی خوای لەبێت کە شەیخی مفەسیرینە ابن جریری طبری کە هەموو علەمای تەفسیر لە دوای ئەو لە کتێبی ئەو تەفسیر دێننە دەرەوە لە ڕیوایات کە ئەو هێناوێتی ئەفەرمێ بە کورتی معنای ئەمایەتە ئەوەیە کابرا نەزانە خوا بە نەزانی ئەو شەخصە ناکا بڵێ نەزانە بە نەزانیشی ئەیگرێ یعنی کابرا نازانێت عیبادەت چۆن بکە جۆرە عیبادەتێکەکە وا ئەزانێ وا ئەبێ هاتووە نوێژ و ڕۆژوو عیبادەتی کردووە حەج و عمرەی کردووە دوعای زۆر شتی کردووە بەڵام هەندێک شت هەیە کردوێتی ئەو شتانە هەموو ئیشەکەی ئەوانی پوچەڵ کردوێتەوە ئەزان ئەو شتە چییە ئەوە شیرکە شیرک شرک خوا پەنامان بە گەورەترین گوناه لەم کەون و کایناتە ئینە شرکە لە ظلم عظیم چا بزانین تاریخی ئەم شیرکە چۆن هاتۆ برات ئێمە جاران لە مەکتەبەکانە لەبەرەوەی ئەوروپا و ئەمریکا منهجی بۆ داناوین وایان تێگەیانوین کە ئینسانی یەکەم هیچی نەزانیوە کە ڕولاڵ بووە بە بەرشتی داگیرسان و لە ئەشکەوت تێکاو بە گیانی ڕووتی و بە بە یعنی نیاندەرتاڵ و ئینسانی یەک ئەم قڕ ئەم ئەم قسە هیچ و پوچانەمان بۆکەن ئێمەش بە ئیسراحەت وەریەگریم ناڵەکانمانە خەینە مەکتە بڕۆ جۆ بگرە بۆ ئەمە هەمووی پڕوپوچە ئەم قسانە چونکە هەر هەر کەسی اعتقادی بۆ بێ کافرە بێ لەبەرەوەی یەکەم ئینسان ئادەم بووە لە قیمەتی حەزارت لە بەهەش داتۆتە خوارەوە هەموو شتێکی زانیوە هەموو زمانێکی زانیوە وعلم آدم الأسماء كلها ناوی هەموو شتەکانی پێوتە خوای تعالی کە ڕولاڵ نەبوو ئادەم باوکی یەکەمی بەشەریەت بدایەتی بەشەریەت ئادەم بووە نیان دەرتاڵ چیە قسە پڕوپوچانە چێکاکرێ ئەم ئادەمە خوای تعالا دروستی کرد ڕێزی لە ناخستە بەهشت باشە بەهشت هەمووتان بیستوتان ئێمە بۆچی هەوڵێن بۆ بەهشت دنیا چیە لە چاو بەهشتا هەموو حەزارەتی دنیا نوکە دەرزیەک نییە لە بەحرێکا تۆ حساوی بۆ بکەی هەر هەر حساوی و ناکرێت لە بەرامبەر بەهشتا ئەو لەو هەموو خواردن و خواردن و جلو بەرگ و شتە خۆش و بەلەزەتەی بەهشت بینوێتی دوایی لەوێتە خوارەوە بەسەر ئەم زمینە ئایا کە هاتە خوارەوە بە مەمونی هاتە خوارەوە سەر زمین ها ئەولادەکانی مەیمون بوون ئەم کوفر و ضلالەتە ئەوروپا و ئەمریکاکە بە مێشکی ئێمەیە لە کتێبەکانە لە مەکتەبەکانە لە حیایە و لە چیا و لە چیە ئەوها فێری مناڵەکانمانەکەن وەیە کوفر هەر کەسێ وە قوبول کا و کافرە بێ بە خۆت نازانی قوبول یەکە یەک و حەبێک دەرخواتە دێن ئەم ئادەمە عليه الصلاة والسلام خوای تعالی حەوای بۆ دروست کرد فێری ئەوەی کرد چۆن خێزانی هەبێ و معاشەرەی خێزانیش بکا بە پاک و تەمیزی بە جوانی بەس بەداخەوە ئەم ئادەمە لە بیری چوو کە خوای تعالا پێی وتوە لەو شتە مەخۆ خواردی بەڵام حیکمەتی خوا وایە بێتە سەرزەوی کەواتە جیلێک هاتنە سەرزەوی بەڵام ئەرقا جیل بوون لە پێش لە هەمومان شارەزاتر لە هەمومان ئاگادارتر بە ژیانەکانی بە خۆشترین ژیان چکە لە بەهش داتۆتە خوار یەکێک لە بەهش بێتە خوارەوە ئێستاگەر تۆ لەو پەڕی نازو نیعممە تا پەروەەردە بکرێی پاشان بدبن بۆ شوێنێک زۆر ناخۆش بێت هەر خەمە خۆیڵێ بەخوا ئەو شوێنە چەند خۆش بوو منی تیاب ئایا لە بەهەشت خۆشتر هەیە؟ کاتێک ئادەم هاتۆتە خوارەوە بۆ سەر زەوی ئەبێ هەمووتانەوە بزان ئەم ئادەمە خۆشترین ژیانی لە دەست داوە لەو پەڕی خۆشترین ژیانا بووە پاشان دیسان خی تعالا کە نردوێتی لەسەر ژیانی دنیا ژیانێکی تری دەست پێ کردووە ئەوە بۆ خێزانەکەی لەگەڵ هاتۆتە خوارەوە تە زاوجیان کە کردووە پێکەوە مناڵیان بووە مناڵەکان دووسک کوڕێک و کچێک کوڕێک کوچێک لەولا یاوەتی بێک تا زۆر بوون وردە وردە وردە وردە لەسەر ئیمان و لەسەر خواپەرستی هاتوون یەکەم شت ئیمان بووە کفر نەبووە ئادەم کافر بکاتۆتە سەرزەوی تەوبەی نەکرد نەیوت خوایە جا من تەوبە خۆی و خێزانی هەردووچی ڕبەنا ظلم نانفوسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين تەوبەیان کرد خوا تەوبەی قوبڵ کرد یاڵە لەسەر زەوی بمێنەوە هەتا ماوەیەک نەزان و نەفامەکان پێمان ئەڵێن ئەسڵ لە دنیاە بریتی وە لە جەهل و نەزانی و کوفر و چەند خواپەرستی و ئەو بابەتانە نەخێر ئەسڵ لە دنیاە بریتی وە لێ خواپەرستی ئادەم مشریک بوو ئەدەم بتێ پەرست والعیاذ بالله خوایە پەرست یەک خوایە پەرست ڕۆڵەکانیشی حتا دەقڕن جا دەقڕن دە سەد ساڵیە یا دەجیلا هەر کامێکیان بێ وەکو اختلافێ لە بینی علەما دوایی شیرک دروست بوو لە قەومی کێ یەکەم شیرکێک لەسەر ئەم زەمینە دروست بوو لە زمانی نوحا دروست بوو دوای دەقڕن ئەیش سەبەبەکەی بریتی بوو لە چی لە زیادە ڕەوی لە خۆشەویستی پیاوچکان سەیری کە یەکەم شیرک لە چیەوە دروست بووە پێنج پیاوچکیان تیا بوو ئینسانی بە تەقوا و بە ئیمان کە خوا باسییانەکە لە قورآن جل لەوالا ئەم پێنچ پیاو چاکە قەدەری خوا بوو لە مانگێکا مردن کە مردن زۆر دڵتەنگ بوون تەمان تۆ پیاو چاکێک لە ناوتا بمرێ بە تایبەتی و پیاوچاکە گەر پێغمبەری خوا بێ یان سەحابە بێ یا لە ئەولیای خوا بێ بێتاقەتە بیاننا شەیتان هات پێیوتن بێتاقەتیتان بەچی دەرکەن وەرن تیمسالیان بۆ دروستکەن تیمسال ئەم تیمسالانە لەناو مەجلیسەکانیانە دابنێن یادیان بکەنەوە بەس بۆ یادکردنەوە ئەو جیلە ڕۆژ جیلێکی گات بە جیلەکەی تری وت باو باپیرتان ئەمەی دروست کردووە بۆ ئەوەی تەماشایان کەن بیریان کەوێتەوە ئێستا ئەمانە بن بەواستە لە بینی ئێوە خوا داوایان لێ بکەن تا لەخوا داواتان بۆ بکەن ئەوانیش هاواری لەو پیاچاکان هاواریا لەو پیاوچاکان ناکرد بەمە خوا زۆر زۆر زۆر زۆر پێی ناخۆش بوو لەسەر زەویات تەوحید و یەخواپەرستی گۆڕا چونکە ئەوە شیرکە تۆ خوا بپەرستیت و غەیری خوا داوا لە غەیری خوا بکەیت ئەوە لە لای خوا گەورەترین گوناحە لە زینا لە قەتڵ لە گەورەترین جەریمەکانی کە تۆ بە جەریمە ێزانی بچیتە لای دایکە بچیتە لای کچ بچی نازانم ماڵی هەتی و خۆی لەوانە هەمووی گەورەتر بۆی خۆی تالا نوحی ناردوتی بڕۆ پێیان بڵێ ئەی نوح ئەو پیاو چاکانە کە پیاو چاک بوون یعنی تۆ تەماشاکە بۆ خۆیان پیاو چاک بوون عیبادەتی خۆیان کرد ئێوەش عیبادەتی خوا بکەن یەکسەر لە خوا داوا بکەن مەچن بیانکەن بە واستە ئەمە یەکەم شیرک بوو لەسەر ئەو عەرزە دروست بوو ئەوها شیرک دروست بوو لە سەرنجامی چیش دروست بوو زیادە ڕێوی لە خۆشەویستی پیاوچاکە پیاوچاک لەسەر سرم ڕۆیش بەلای خوا منیش با پیاوچاک بم ئەو داوای لە خواگرد بامیش داوا لە خوا بکەم نیکەم بەواستە هەر کەسێ بکەی بەواستە لە بینی خۆت و خوای تۆ مشریکی هزار حەج و نوێژ و ڕۆژ و بگری تۆ مشریکی ئەبدی لە جەهنەمابی لێت قوبول ناکرێت ئەگاتان لەوان نەبێ ئەمڕۆ زۆربەی خەڵک لەوەیاژی نوح هەر وتی و ئەوان نەیان بیست عەلەیهی الصلاة والسلام هەر وتی و هەر نەیان بیست بە شەو و بە ڕۆژ بە سڕ و بە جەهر هەر کردی و هەر نەیان بیست 950 ساڵ براکانم بیرکەرەوە 950 ساڵ بەم خەڵکاڵێ واز لەم پیاوچاکانە بێنن ڕووبکەنە خوا ئەنجڵن ئەخرەمانە لە لای خوا جاهیان هەیە لە لای خوا ڕێزیان هەیە ئێمە تاوانبارین ناتوانین خۆمان لە خوا داوا بکەین با ئەمانە داوامان بۆ بکەن فەرمی دەی ئەوە بە ئەبدی تۆ لە جەهەنەمای نایتە دەرەوە ئەگەر ئەو عقیدەکەت بێ بە قسەیان ناکرد گاڵتەیان پێکرد هەتا خۆی تەعالا بەلافاو هەمویان لاب هەمویانی مران هەمویانی خنکان سەر لەنێ تەوحید دەست پێکات ئەو یەکەم تاریخ و مێژووی شیرکە لەسەرم عەرزەیە پاشان لە زمانی پێغەمەر پێغەمەرەکانی تر یەک یەک خی تعالا کە پێغەمەرێنە ئەو تەوحیدا کاڵە بۆ و شیرک دەستی پێکردەوە ئەوە تا تەمەشاکەی یەکێکتر لە ئەبرەستری پێغەمەرەکان بریتین لە کێ بریتی لە ئیبراهیم ئەویش عینشت بت هەیە و ئەستێرە پەرستی هەیە و ئەولا هەیە و خواژە پەرستن پێیان ئەڵێ بەقسەیان بەقسەی ناکەن خواشیان ئەپەرست لەگەڵ خوایە غەیری خواشیان ئەپەرست بۆیە ئەبوو جەهل و هەریەک لە ئەبوو لە هەبوو ئومەیە و کێ و کێ ڕێزیان لە ماڵی خوا ئەگرت عیبادەتیان بۆ خوا ئەکرد صدقاتیان نەکرد حەجیان نەکرد پێغەمە ساسە فەرمی هیچی کەستان قبول نییە ئەبێت تەنها بڵێ لا ئیلاه الا الله محمد رسول الله ئەبێ تەنها عیبادەت بۆ ئەڵڵا بکەی نابێ ناوی هیچ کەسێک لە عیبادەتەکەتا بەری پاشان تەماشای واقعەکەیە کرد ڕێسا و یاسایان بە کەیفی خۆیان بە کەیفی خۆیان بوو فەرمی نابێ بە کەیفی خۆتان بێ بە منهەجی خوا بێ بە قسەیان ناکرد پێغەمبەر صلی الله علیه وسلم زۆری وت لەگەڵیان بە قسەیان ناکرد بەڵام ئایان پێغەمەرانە لێگەڕان اینجا نقطەی دووەم با تەماشا بکەین طبعا لە دوای پێغەمەری صلی الله وسلم کە تەوحید و ئیمانی هێنا و سابت بوو دەوڵەتی ئیسلام دروست بوو دیسانەوە شیر گەڕایەوە ها لە دەوڵەتی فاتمیەکانە کە بە ناو فاتمین فاتمی نین سەر بە فاتیمە نین ڕزای خوای لەبێت دژمنی دینی ئیسلام بوون لە میسر ڕافیڵەکان ئەمانە هاتن ئەو پەڕی شیرک و ضەلالەتیان کرد بە ناوی دین و ئیمانەوە خەڵکانێکی زۆریان قەتڵ و عام کرد لە میسر و لە مەغریب و لەو جێگانی کە بەدەستیانەوە بوو لە سەرنجامە سەلاحەدین ئەیوبی هەمویانی لە ناو برد نوێژیشیان نەکرد بە حسابی خۆیان ئەتا ئێستەی کە ئایبینین تەماشاکەن چی دروست بووە لە تاریخی تازەیە لە مێژووی نوێی ئێستەمانە چی دروست بووە لە جۆرەکانی شرک ئێستا بە دەگمەن ئەبینی کەسێک وەلەو هەر ماوە بەس بە شێوازێکی تر بتێک دروستکە و سەجدەی بۆ بەرە ئێستا و شتە لە لای خەڵک کەمە بەڵام بە شێوەیەکی کە هەیە بە شێوەی ناو هەیە ناو یعنی تۆ تەماشاکە ئێستاوانی کە عبدولقادری گەیلانیان خۆشە بێن تیمسالێکی بۆ دروستکەن کە بیبینەوە یا ڕسمێکی بۆ دروستکەن کە بیبینەوە داوا لە یەکەن لە ڕۆحەکەی داواکەن نەک لە خۆی ئەوە ئەوە شیرکەکەی کە ئەوەش ئێستا حالیان لە هەندێک شوێن ئەیبینی ئەوە ڕسمی عالیە ئەوە ڕسمی حوسینە ها بە تایبەتی ڕافیڵەکانی کافری خوارەوە تەماشاقی ئەو هەموو ڕسمە ئێران ئەو هەموو ڕسمی دروست کردووە کایبینێ بە ڕیشێکەوە بە ئەوەیەکەوە بە هەیئەتێکەوە ئەبینە یا علی یا حوسین نفسی ئەو حالەتەیە یا لات و منات و هوبەل نفسی ئەو حالەتی تکرار بۆتەوە ئێستا نا مەمان ناوێ دانیشین لە ناو ژوورێکە بە کەیفی خۆمان چیمان پێخۆش بێ بە زۆرینەی دەنگ ئەوە هەڵەبژێری سەیری لیوات کەن هەمووتان نەزانن حاشا لە ڕووتان لیوات شتێکی چەند پیسە لە ئەمریکا تەماشای ولایەتەکانی کرد ولایەت هەیە کۆبوونەوەیان کردووە پەرلەمانەکەیان کاکە لای ئێمە با جائیز بێ پیاو بچێتە لای پیاو بەڵێ باش بە زۆرینی دەنگ بەڵێ بە زۆری تەواو بەڵێ دەی دروستە لە ولایەتە ئێستا پیاو مێردی پیاوە بە زۆرینەی دەنگ ولایەتێکی تر ئەڵێمە پێما خۆش نییە ئەڵێنە لە ولایەتە نابێ ئەوە بە گوێرەی قانون نابێت تۆ لیوا بکەیت لەو لاتە بیکە ها بە کەیفی خۆیانە خوا چی ئەڵێ و چی ناڵێ ئەوە مشکیلە نییە عینەن حاڵەتە لێرەش عینەن حاڵەت ئێمە چوین ڕێگەی یەهود و نەسارامان گرتووە واتە شەریک پیاکردن چ لە ڕوانگەی عیباەتەوە بێ کە تۆ بتێک دروستکەیت و ناوی بنەی فلان کەس و هاواری بۆ بەری کە هەتا هەتا باش لەسەر حرامە یا لە مەزلیسێکا دانیشی و ڕوو نەکەیتە خوا و پشتکەیتە خوا بڵێ با بە کەیفی خۆمان شدابنی و هەر کەسێکیش ئەو کەسانە بگەێنێتە ئەو شوێنە شەریکی ئەو کەسەیە لەو شیرکەیە بابزانن ئەمڕۆش پێم وانە هیچ کەسێک لەو مەجالیسانەیە توانی بێتی قورآانێک و حەدیسێک لە ناو ئەو مەجلیسەیە چی لێ بکە بسەپێنێ یا قوبولی بکەن ئەڵێن ئەو مەجلیسە قابلی مناقەشەیە خوش قسە بکە بێ مناقەشەی لەگەڵا بکەین نابێ قوبولی بکەین لەبەرەوە هزار ئیسلامی تیاابێ بەقەڵکی یەک فلز نایە یەک ئایەت یەک ئایەت بڵێ ئەوە بە کەڵک نایە بڵێ ئەو ئاەتە بە کەڵک نایە ئەمە هەمووی واقع ئەبرام ئەی بینی لە بەرچوی خۆتان لەبەرەوە ئەمە تاریخی شیرک بوو هات هەتا ئێستا ئەم شیرکە تۆ بەچی لێ ڕزگارەبی بۆی بڵێ لا ئیلاها إلا الله محمد رسول الله کەواتە بابین مخالفەی ئەو خەڵکە لە تێگەیشتنی ئەم لا ئیلا لە الله باسکەین لا لە الله کەلیمەیەک نییە بەدەم بوترێ کاتی خۆی هەندێک فیرەقی ئیسلامی هەبوون بە ناوی کەڕامی ئەیانوت چی کە ئەمە غولاتی مورجیئەن ئەمانە زۆر هەتا بڵێی حتا تەکفیر کراون ئەڵێن چی ئەڵێن تۆ وتت لا اله الا الله کوفریش لە دڵیش تا بێ قەیناکە مهمە تۆ بە زمان بڵێ لا اله تۆ مسلمانی ئایا ئیسلام وای داوا لە ئێمە کردووە یان لە پێش هەموو شتێکا دڵت اینجا زمانت اینجا کردەوە ئەبێ هەمووی مطابق بێ لەگەڵ شارعەکەی خوا نابێ هیچی ڕەبستکەیتەوە زۆرەملێی کردن نییە لە دینا جا ئەمەش پێویستی بە هەڵوێستەیە کەە ئێستا حالیان ئەو ئاەتت بۆ دێنێ دەڵێ بە کەیفی خۆت چیەکە بیکەەوە خواوتێتی لایک ڕافدی چی هەڵبژێری مشکلە نیە تۆ بە زۆرت لێ ناکرێت ئەمە بە غڵەت تێگەیشتون کاکە ئاەتەکە معنای ئەوە نیە هەمووتان ڕاستی کەنەوە ئەم مخالفەیە ڕاست کەنەوە خی تعالا کا فەرمێ لا ئیکراهفی الدین سەبەبی نزولەکەی تەماشاکە لە ناو مەدینە سێ تائیفەی یەهودی تیا بوو پێش ئەوەی پێغەمبەر بڕوا عەلەیهی سەڵات وەسەلام ئەمانە ئەهلی کیتاب بوون لەلای عەرەبەکان جێگەی ڕێز بوون مناڵەکانیان ئەناردە مەدرسەکانیان حجرەکانیان لەلای یەهود تەوراتیان فێرەکردن فێری دینداریە بوون ئەوان دینداریان پێخۆش بوو لەوەی بتپەرستی بکەن کە پێغەمبەر چوو عەلەیهی سەڵات وەسەلام ئەوانە هەر لەوێ مابوونەوە ئەولادی ئەو سەحابانە کاتێک کە خیانەتیان کرد یەهود و پێغەمبەر دەری کردن صلی الله علیه و آله وسلم ئەوە بۆ ئەولادەکانی ئەوانی کە لەگەڵیان نابوون لەگەڵیان ڕۆشتن ئەوانیش باو باوکو دایک و کەسوکاریان وتیان ورن ورن لەگەڵمان بن لەگەڵ ئەوان مەڕۆن ئەوانە کافرن تیان نا ئێمە هەر لە بیدایەتەوە وا بووین و هەر یەهودیە بین و تەواو ئایا داتە خوارۆ فەرمی زۆریان لێ مەکەن با یەهودی بێت یەهودی بۆی هەیە لەسەر دینی خۆی بمێنێتەوە بە شەرتێک جزیە بە کەواتە یەهودی لەگەڵ نەسرانی ئەهلی کیتاب سێ شتی لێ داوا کرێ مسلمان بە نابی جزیە بە جزیە نایەی قیتال لەگەڵ کرێ کەواتە توانێ بمێنێتەوە لەسەر دینەکەی خۆی بەس غەیری یەهودی و ئەهلی کیتاب نابێ بمێنێتەوە بۆیە خوای تعالی فەرمێ وقاتل المشرکین کافە وقاتل المشرکین کافە فە کەما یقاتیلونەکم کافە خوای تعالی ڕێ بە هیچ شێوەیەک ڕێی ناوە مشتیک و کافر و مرتد لەسەر ئەو عەزەب مێنێتەوە کە تۆ دەسەڵاتی دەوڵەتی ئیسلام دەبوو نابێت کەس مێنێتەوە بە بێ ئیمان بەڵام یهود و نەسرانی لەگەڵ مەجووسی کەوانی ژۆک و هەلی کتاب حسابیان بۆ کرێ ئەگەر وتیان جززیە ئاەن بەسەر شۆڕی دانیشتن قەیناکە جا ئەوێ لای کرافیدی ئەما لا ئیکڕاهە فی الدین تۆ بڵێ وەڵا کابرا موسڵما بوو مرتەد بۆ بوو بە عەلمانی بوو بە کافر مارکسی شیوعی هەتا دوایی دیموکراتی بڵێ وەڵا قەی ناکە نەخێر شتی وا نییە حەدیسی صحیحی بخارێ فەرمێ من بەدەلە دینەهو فەقتلوه هەر کەسێ دینەکەی بەدل کرد دەبێ بیکوژە بێ ڕئیسی مسلمانان بیکوژێ نابێ مسلمان نەبێ ئەبێ ئللا مسلمان بێ خواوای داناوە ئەرزی خوایە ئاسمانی خوایە نابێ کەس لەو ئاوە هەوای هەڵمژێ ئللا مسلمان نەبێت بێجگە لەوەی کە باسمان کرد ئەوێ لای کرافیدی اینجا فەرمی قەت تەبەیەنە ڕشد من الغی ئیسلام و کوفر دەرکەوت بەخوا دیارە هەردووکی جا هەر کەسێک ئەگەر لە پێشە یەکەم جارە بێ کافر بێ بە کافر بە کوفر فمن یەکفر بێت تاغوتی تاغوت هەر کەسێکە بپەرسرێت لە غەیری خوا و ڕازیش بێ بۆ پەرستە تۆ ئیمانت پێی هەبێ کافری ئەبێ کافر بی پێی ويؤمن بالله ئیمان بەس بەخوا بێنی فقد استمسك بالعروة المثقى ئەوە ئەو کاتە تۆ دەست کردو بە لا اله الا الله سەیری شعاری ئیسلامەکەت کە تۆ بەچی هاتوویتە ناو دینەوە برای بەڕێزم بە لا اله الا الله هاتووی کەواتە تۆ ئەڵێی لا اله یعنی لا معبود بحق هیچ پەرستراوێک بە حەق نییە هیچ کەسێ نییە سەمع و تاعی بۆ بکەم بە حەق الا الله نەبێت دەی وا ئەکەی لە ژیانی ڕۆژانەتا وا ئەکەی ئەگەر وا ئەکەی الحمدللە ئەی ئەگەر وا ناکەی واللهی سەد نوێژو ڕۆژو بکەی ئیسفادەی یەک یەک پوشی نییە ئەگەداری خۆتان بن لە لا اله الا الله کەتان تێبگەن بۆیە ئەمە بازەکەین چکەمە بناغەی هەموو عملەکە بناغەی نوێژەکەتە بناغەی ڕۆژوەکەتە بناغەی زەکاتەکەتە بناغەی حەج و عمرەکەتە بناغەی شەو نوخنیەکەتە کە بۆ شەوانی لەلێت القدر دانیشی برام زۆر کەس بۆ لەلێت القدر دانیشێ و کوایەتەکەی باسمان کرد عەمەلەکەی هەر هەمووی پوچەڵە بێتەوە لای خوای تەعالا بەس ئەوەنە وتی یا رسول الله هاوار یا عبدالقادر هاوار یا رازی بوو علمانی بێ یا رازی بوو دیموکراتی بێ یا رازی بوو ئەمریکی و ئەوروپی بێ یا خۆشی بەوان هات والله یەک زەرڕە خۆشیت بە کافر بێ هەزار لەیلەت و قەدر بگری خوا بە سفر بۆ حسابەکە ئەبێ وریای خۆت بی خۆت پاکەیتەوە بڵێ من بۆ خوا بۆ کەس نا محەممەدیش ڕابەرمە کەس ڕابەرم نییە جا ئەوە تاریخی شیرک بوو باسمان کرد چۆن شیرکات سەر زەوی لە پێشا بە ئیمان و ئیسلام هاتووە دوایی شەیتان ئەیەوێ حقدەکەی خۆی لەسەر ئێمە تەنفیز بک براکەم گەورەترین دژمنی تۆ شەیتانە سوێندی خواردۆ بە عیزەتی خوا وە سوێنەکەشی خستۆتە کارەوە وەخوای تعالاش تەصدیقی کردو بۆ سەرخستنی کارەکەی دەفەرمێ وەلقد صدق عليهم إبليس ظنه دەڵێ واللە ئیبلیس ڕاستی کرد خوا فەرمی ئیبلیس ڕاستی کرد زۆربەی ئەو خەڵکەی بە شیرک و کافر بوو نابرد ولقد صدق عليهم ابليس ظنه کە سوێنی خواوتی خوایە بێ ئەو بەنی ئادەمە هەر هەمووی بۆ جەهنم بنێرم هەر هەمووی تووشی شیرک و ضلالت کەم خوای تعالی ڕاستی کرد ناڵێ درۆی کرد ئللا کەمێک نەبێ ئەو کەمە کێیە کاڵێ بەس خوا هەمووی درۆیە ئەگەر ئێمە ئەو ڕەوا بڵین دەبێ اینجا چی بکەین نقطەی دووەم تەماشاکەن خوای تعالی هەر پێغەمەرێکی نردبێت چۆن نردێتی برا بەڕێزەکان بڕۆ دانیشە لە ماڵە بخەوت تەزبیحی بگرە بە دەستە و لا ئیلا ئللا الله تەواو ئەگات لە دنیا نەبێ ئەگات لە ناو جادە و بان و شار و شارۆچکە و حکمڕانی نەبێ بەجیانێڵە بۆ خۆیان با مەلیکەکان بۆ خۆیان بخۆن و تۆش دانیشە نەوەله کاتێک کە پێغەمەرەکان هاتوون یەکسەر دووچاری کێ بوونەتەوە برا بەڕێزەکە سەرکردەکانی ڕۆژگار بڕۆ بۆ لای فرعون بڕۆ بۆ لای پێی بڵێ ئینەه تەغا بڵێ کافرە ئەوە کافر بیهێنەرە ناو دینەکەی خۆتەوە چوو پێیوت ئەتەوێ بدێنم بۆ لای خوا ها اینجا مەقام یەکەم تەماشاکەن لە مەقامی ئینسان لە پێغەمبەران ئەڵێی عەلەیهیم الصلاة والسلام لە صەحابە و تابعین ئەڵێی لە صالحین و علەما ئەڵێی یەکەم جار چیان کردووە یەکەم جار هاتوون بە هێمنی چوونەتە لای سەرکردەکان چونکە کە تۆ سەرکردەت گرت وڵاتی شەگری کە سەرکردە عەقڵی هاتەوە سەر تایمی ئیسلام و ڕێک بووەوە ئەمرەکا بە خەڵکی ئەو خەڵکەش هەمووی لەسەر دینی ملوکە و یەکەم جار بچۆ بەلای مەلیک بەڵام چۆن بچۆ بەلای بڕۆ بەهێمنی قسەی لەگەڵا بکە پێی بڵێ تۆ پێویستە لەسەرت بێیە سەر دینی خوای تەعالا ئەوەی تۆ لەسەریت کوفر و شیرک و ضەلالەتە بەڵام بە حەق پێی بڵێ مەترسە جا یا ئەتکوژێ یا بە قسە دەکا یا دەربازەبی لەو سیانە زیاتر نییە چوو پێیوت کەچی ئەوی شتی کرد چو ساحری کۆ کردوتی چی پێوتی من معجززە معجززەکانی پیشاوتی تۆ ساحری بەشە تێشانی زانی کە ئەوە سحر نییە ئەویش ساحیرەکانی کۆکردەوە وەرن ئەو پەڕی سحر ئەنجام بەن بزانین بۆی کە موسا ببەزێنی کۆبوونەوە هەمووتان نەزانن تەفاسیلەکەی مەقصد لێرەیە چیرۆکەکە نییە بە درێژی باسیکەین ساحیرەکان بۆیان دەرکەوە کە کاتێک موسا عساگەی هەڵاو هەموو مارەکانی ئەوانی خوارد وتیان وڵا ئەمە ئەو سحر نییە ئێمە هەموو سحرێکمان هێناوە بردو ئەمە سحر نییە بۆی هەموان مسلمان بوون ئەوە بوو فیرعون هەڕەشەی لێ نەکردن هەموتان هەڵەواسم واتان لێکەم ئازاو بە جەرگ بون بڕۆ چیەکەی بیکە مەترسە ئەتکوژێ چی تۆ بەلای خوا بەڵام ئەگەر هەر خەریکی بەڵە قوربان بەرە قوربان بیت و دینت بدۆڕێنی هەی قڕ بەسەر دنیاش دەدۆڕێنی ئاخیرش دەدۆڕێنی وێ پێغەمەران ئاواچ ئەی ئەگەر بە قسەیان نەکردوون دوای جیا بۆتەوە هاتووە هەدانە نیشتووە لە شار ڕۆیشتووە خی تعالا ئیزنیا بڕۆ بۆ ئەو بەر بۆ تۆری سینا لەوێ خۆی و قەومەکەی بە دینی خوا ئەڕۆن بەڕێوە پێغەمبەر محەممەد صلی الله علیه وسلم بڕۆ بۆ لای ئەبو جەهل لە مەککە یەکەم جار خۆ شەڕی لەگەڵ نەکردن وەرە سەرانی قوڕیش ئەمە دینی خوایە وەری بگرن دەی ساڵێ دوان سیان چوار ئەوانیش هەر لێ دەلێت هەتا سیانزە ساڵ دوای ئەوها دانیشێ نا چوو بۆ مەدینە و دەوڵەتی دروست کرد و ئەوڕۆ باسی شەڕی بەدر کراوا بوو یان نا هابزانە سەری پان کردنەوە تەواو تۆ بە قەنەعەت وەرناگری تۆ بە گفت و گۆوەەر ناگری وڵا پێویستە بە شمشێر وەرگری و کاتە پێغمەر وای کردو عليه سڵاو سەل هەموو پێغمەران وایان کردووە خی تعالە لە قورآە فەرمیەوە کە ئەی من نەبیین قاتە لە معه ڕبیونە کەثیر چەنەها پێغمەر هەبووە لەگەڵیانە عولەمای گەورە یا خەڵکێکی زۆر دوایان کەوتون شەڕیان لە پێناوی خوایە کردووە ئەمڕۆ شەڕ لە پێناوی خوایە تیرۆریستیە لای ئەمریکا ئەوروپا وایان نە بڕۆ لە پێناوی فەرج و پارە چی ئەەکەی بیکە تۆ شۆڕژێڕی لە پێناوی ئافرەت لە پێناوی دۆلار چی ئەەکەی بیکە عالمێکیش بە قڕبە یعنی زەڕە بەکاربێنە قمبلەی نەوەی بەکاربێنە تۆ شۆڕژێڕی بەس لەسەر خوا تۆ مجریمی تۆ تیرۆرستی تۆ متەشەدیدی تۆ متەتەڕیفی تۆ ئوسولیت تۆ ئەوەی یعنی تێ ناگەم لەسەر خوا بێ گوناح بێ کەچی لەسەر فەرجی ئافرەت لەسەر سنوور لەسەر پارە لەسەر نەو دەبێ شەڕگێڕی بێ کامیان با حەقترێکە تۆ لە پێنای خۆتی بۆ کوژی کامیان بە حەقترە ها چۆنیان لێ تێکگاوین لەبەرەوە مسلمان ناگا بە هیچ ئەگەر ئاوا بڕوە ئێمە لە جێگەی خۆمان هەر ڕاوە حەکەین هەر چۆن ئەڵێڵە لە جێگەی خۆت چی بکە مەڕۆ بۆ پێشەوە مەر هەر لە جێگەی خۆت ڕاوە بکە ئەو هەمان لێ هاتووە لە حقەتەکان تێ ناگەین ئەو قورآانەکەتانە بیخوێندنەوە بە وردی ئەم دەشەوەی کەوا خی گەورە مەجای یاوین ئەو کەسانی عتیکا بەکەن خی گەورە لیان قوبولکە تەبن باسمان کرد باسی عتیکا وتمان ئەمڕۆ ان شاء اللە وی دەشەوی ئەخیر ئەگرێ پێش خۆر ئاوابوون بە چەند دقایقێک لە مزگەوت حاضر بێ لە مەغریبەکە نوێژەکە لێرە بک بۆ ناخوارد نەچێتە ماڵ و ڕەسەن بگەڕێتەوە دوای بمێنێتەوە حتا بانگی بەیانی پێش بانگی بەیانێچێتەوە بۆ ماڵەوە پاشێوەکەی خوا دێتەوە ئەوە مانەوەی شەوێکە لە شەوەکانی عتیکاف لە کە ئەم شەو شەوی بیستویەکە و ڕجاوایەکێک بە لە شەوەکانی لێلێت قەدر بەم شێوازە تۆ عیبادەتی خۆت ئەەکەی بخوێنەرەوە لە خلالی ئەو شێوایە وەرە قورآن بخوێنەرەوە ئەو ئاەتانە دیڕاسە بکە بزانە خوا داوای چیت لێکا جل لەوعالا هەر ئەوەندە نیە برا بەڕێزەکەم گۆرانی مۆسیقام بۆیە نەمزگەوت دەیشەوەکەمان بەچی بەرینە سەر با خەوما لێ نەکەوێت ئەدی دەفێک ئەوخوا دەنگی زۆر خۆشە دەنگی زۆر خۆشە خەوما لێ نەکەو کورەبا بەوە چی ئەو ئەو جەماعەتە وشکە بەس نوێژیانەکە بەس نوێژ گەورەترین عمل لە دوای لا اله الا الله پێڵن وشک پێغەمبەر صلی الله علیه و آله وسلم لە شەوی 27 دا بەس نوێژی کردووە والله ابو ذر الله لە عیشا تا نزیکی پاشێ بەس نوێژی کرد بەس نوێژ وشک بووە دە دۆزە تەڕیکە با پێغەمبەر وشکە با تەڕیکین گورانیەک نەبوو مۆسیقایەک نەبوو هەل هەلەیەک نەبوو کاکە مەڕێک نەبوو سەری بڕین لە شیشی بەیندەی ڕابێرین بۆ خۆمان